بەناوی خودای بەخشندە و میهرەبان سوێن بە خۆر و تیشکی خۆر کە لە سەرەتای ڕۆژدا سەر هەڵدەدا سوێن بە مانگ کاتێک بە شوێنیدا دێت سوێند بە ڕۆژ کاتێک کە خۆر دەردەخات سوێن بە شەو کە خۆر دادەپۆشێ سوێن بە ئاسمان و بەو زاتە بەدەسەڵاتەی دروستی کردووە سوێن بە زەوی و بەو زاتەی کە بە شێوەی هێلکەیی دایناوە سوێن بە دەروون و ئەو زاتەی کە بە ڕێک و پێچی بەدیهێناوە جا توانای خراپە و چاکە و خودانەناسی و خوداناسی تێدا دابین کردووە سوێن بەوانە هەموو بەڕاستی ئەو کەسە سەرفرازە کە نەفسی پاک و پوختە کردووە و ئیمان و ترسی خدای تێدا ڕواندووە بێگومان نا ئومێد بوو ئەو کەسەی نەفسی خۆی ناپخت کرد و ئاڵودەی گوناه و تاوان و خراپەی کرد قومی ثەمود بەهۆی سەرکەشی و یاخی بوونیانەوە بڕوایان بە پێغەمبەرەکەیان نەهێنا کاتێک شەقاوە و خوددانە ناسترین کەسیان خۆی ڕاپسکاند بۆ سەر بڕینی وشترەکە جا پێغەمبەری خوددا ساڵح پێی وتن واز بهێنن لەم مشترە کە معجزەی خدایە مۆڵەتی بدەن لە نۆرە ئاوەکەی خۆیدا ئاو بخواتەوە کەچی بڕوایان بە هەڕەشەکانی نەکرد ئینجا وشترەکەیان سەربڕی ئەو سایتر پەروەردگاریان وڵاتی کاول کردن و لەگەڵ زەویدا تەختی کرد بەسەریاندا و کەسیان ڕزگاری نەبوو بەهۆی گوناه و تاوانیانەوە لە کاتێکدا کە خدای بەدەسەڵات لە سەرنجامی ئەو کارەشی هەرگیز ناترسێت